فەرمانڕەواییتان کرد لە ناو خەڵکە دادپەروەرانە فەرمانڕەوایی و حکوومەتیان بەسەرەوە بکەن رسول الله صلی الله عليه وسلم ئەفەرمێ ئەدی الامانەتە الى من ائتمنەکە کەسێ ئەمانەتی لادانایت ئەمانەتەکەی بدەرەوە ئەگەر داوای کرد کاتی هات بیدەرەوە بۆی بەرەوە وەلا تەخون من خانەکە ئەگەر کەسێ خیانەتی لە تۆ کرد ئەو ئەمانەتی لای تۆ بوو تۆ خیانەت لە ئەمانەتەکەی ئەو مەکە ئەگەر بینیتان ئەمانەت فەوتێنرا چاوەڕوانی قیامەت و دنیا ئاخر بن وتیان قوربان چۆن ئەمانەت ئەفەوتێ فەرمووی ئەگەر کار درایە دەست کەسێ لایقی نەبوو شایانی نەبوو ئیشێکی پێ سپێرا ئەوە ئەمانەت فەوتاوە ئەوە ئیتر چاوەڕوانی ئەوە بن کە دنیا ئاخرە و کۆتاییەتی بەڕێزان ئەمانەت پاراستن نیشانەی مانەوەی خێر و مەردایەتیە لە ناو کۆمەلگا و گەلدا ئەمانەت هەڵگرتن و پاراستنی هێندە قورس و سەختە ئاسمانەکان و زەوی و شاخەکان تکایان کردووە و لە خوا پاڕاونەتەوە ئەمانەت نەدا بەسەریانا چونکە تەحەمولی هەڵگرتن و پاراستنی ناکەن صفەتی ئەمینی هێندە گەورەیە ئەو مەلایکەتەی کەوا کتێبەکان و وەحی هێناوە بۆ پێغەمبەران کە جوبرەئیلە خوا بە سیفەتی ئەمین ناوی بردووە بە پێغەمبەر دەفەرموێ، صلی اللە علیە وسلم، نزل به الروح الامین علی قلبک، ئەوە محمد ئەو جوبرەئیلە ئەمینەیە ئەو قورئانەی هێناوە بۆ سەر دڵی تۆ تا ببی بە پێغەمبەر و تا ببی بە نمایندە و نوێنەری خوا پەیامەکەی خوا بە خەڵکی بگەیەنی. سیفەتی ئەمانەت گەورەترین سیفەتی هەموو پێغەمبەرانە هەموو پێغەمبەرێک ئەبێ سیفەتی ئەمانەت و ڕاستگۆیی یەکەم و دووهەمی بووبێ و پێغەمبەری ئێمەش صلی الله علیه وسلم بەر لەوەی بێ بە پێغەمبەر لە ناو قورەیشا ناوی دەرکردبوو بە الصادق الامین کوڕە ڕاستگۆ دەست پاکەکە محەمەدی ڕاستگۆ و دەستپاک، بازرگانی ئەمین و کاربەدەستی ئەمین و زانای ئەمین ڕۆژی قیامەت لە ڕیزی پێغەمبەران و سدیقینە حەشرەکرێن، بە پێچەوانەشەوە هەرکام خائین و غەدار بن ئاڵای حەیاچوون و غەدریان بۆ هەڵدەکرێ ئەڵێن ئەوە فڵانەکەسی خائین و غەدارە. بەڕێزان سەرۆکی خێزان و هاوسەرەکەی ئەمینداری ماڵ و مناڵەکانیانن دەبێت باش بیان پارێزن سەرۆکی هۆز و عشیرەت ئەمانەتداری تیرە و تایفەکەیەتی دەبێت خیانەتیان لێ نەکا و بە ڕێگای خراپە نەیان با کاربەدەست و گەورەی وڵات ئەمانەت پارێزی هاوڵاتیان و داهات و نیشتمان نیشتمانە و دەبێت بیان پارێزێ و خیانەتیان لێ نەکا هەموو تاکێک بەرپرسیارە و لە ڕۆژی قیامەتدا هەموومان پرسیارمان لێ ئەکرێ فکلکم ڕاع وکلکم مەسئول عن ڕعیەتیه ئایا جوابمان پێیە لە بەردەم مێژوودا لە بەردەم دادگای حەقدا لە بەردەم خوای باڵا دەستدا کە ترازووی داناوە مثقال ذرە خیر دەکێشێ و مثقال ذرەی شەر دەکێشێ ئایا جوابمان پێیە بۆ ئەو ڕۆژە ئەم گەلی کوردە پڕی دنیا گلەیی و گازندە دەکەین ئایا هەمووی هەمووی تاوانی دوژمنانمانە تاوانی دراوسێکانمانە یا بەشی گەورەی یەخەی خۆمان دەگرێت لە شوانێک هەتا شایەک ئایا داهات و سامانی زۆری ئەم وڵاتە چی لێ دێت بۆ کوێ دەبرێت ڕەوانە ڕەوایە لەسەر دەریای نەوت بیت نەوت لە ماڵتانە بێ ئایا کاربەدەستانی حکوومەت و پەرلەمان ئەمانەتیان پاراستووە لە فەڕاش و خادمێکی مزگەوت لە مەلا و دکتۆر و مدیری مەکتەبێک تا ئەگاتە گەورەکان ئایا هەموو یەکێک لە ئێمە جوابمان پێیە لە بەردەمی خوا ئایا ڕەوایە لەم وڵاتەدا کە گەلە گەلەکەی سواڵی پێکرێ منەزەمات دێن جووتێ پێڵاوی کۆنە و بلوسێنن ئەدەن بە مناڵی کورد ئینجیلێکیشی لەگەڵایە تەرجمە کراوە بە کوردی ئایا ڕەوایە لە بەردەمی خواڵێن چی لە بەردەمی قازی محەممەداڵێن چی لە بەردەمی تەری خاڵێن چی ئاخر ڕەوایە بابایەک چوار ساڵ لە پەرلەمان بە فریودانی خەڵک دەنگی کۆ کرد بێتەوە چوار ساڵ لەوێ بێ ساڵی 6 میلیۆن وەربگرێ و دوایش بە 5 میلیۆن تەقاعد بکرێ مدیرێکیش چل ساڵ مناڵ پێگەێنێ و مناڵەکان ئەبن بە مدیر و بە معلم لای خۆی سێسەد هزار دیناری بدرێتێ آخر ڕەوایە سەرۆکی هەرێم و حکوومەت و پەرلەمان و پلە تایبەتەکان و بەڕێوەبەرە گشتیەکان بەو ژمارە زۆرانەی کە ئینسان خەریکە عقلی تێکەچێت لە تەلەڤزیۆنەکانی خۆیانەوە دەخوێنرێتەوە تەقاعد بکرێن یعنی تێر ناخۆن لەوەی ڕۆژانە ئەیکەن دوای تەقاعد بوونیش هەرە بێ بۆریەک بڕوا بۆ ئەوێ ئەمە ڕای زۆرینەی خەڵکە خەڵکی عقلی وەکو ئێوە ئەڵێ لایەنەکان و ئەندام پەرلەمانەکان لە ناو خۆیان ناڕێکەوتون یاڵێ من چاوپۆشی لەوەی تۆکەم تۆش چاوپۆشی لەوەی من بکە ئیتر میلەت با چاوی دەربێ دوو لە ڕووی ئێوە چێڵێن بەخوا کەمەندانێک دایکێکی شەهید ژنە ئەنفالێک کیمیابان بارانکراوەکانی هەڵەبجە چیان پێڵێن چەند مانگە دینارێکیان وەرنەگرتووە لە ڕۆژی قیامەتا چیان پێڵێن ئێوە ئەوانەتان خۆتان زۆر بە وەتەنیە زانن زۆر بە دیندارە زانن چێڵێن لە بەردەمی خوا یەک نەفەریان ناتۆتە دەرەوە لەو دانیشتنا بۆیە ئەڵێ بە کۆی دەنگ بوجە تێپەڕێنرا هیوایەڵێ من ڕێیم نەداوە بە فلان و ئەو شانەڵێ ڕێیم نەداوە ئەی با دەتان باتناتە دەرەوە لە ناو خەڵکا ببوونایە بە گوڵ بەڵام دیارە بۆ پەزەکان زەرەریە بۆ گەر باتیتایەتە دەرەوە بۆیە ناتیتە دەرەوە ئیمڕۆ دووی سێیە چواردە ڕۆژی تر یادی کیمیابارانی هەڵەبجەیە سی ساڵە گۆرانی و شایلۆغانەمان بۆ ئەڵێن سی ساڵەیەن وتارمان بۆ ئەدەن سی ساڵە هەڵەبجە ئەکرێ بە یابان بە ئەڵمان بە فەرەنسا ئەی چۆنە هەڵەبجە گوێم لێ بوو سەرۆکی کۆمەڵی قوربانیانی هەڵەبجە وتی ئێمە بڕیارمان داوە ئەم ساڵ بە جیا یادی هەڵەبجە بکەینەوە یعنی ئەو یادە ڕسمیەی کەوا کاربەدەستان و نوێنەری وڵاتان و مەسئولینی بۆ بانەکرێت وا دیاراوان بەشداری تیا ناکەن من دەستخۆشیان لەکەم و من لێرەوە بە هەموو خەڵکی هەڵەبجە ئەڵێم بە هەموو پارێزگای هەڵەبجە ئەڵێم ئەڵێم تکاتان لەکەم لە ڕۆژی سانزەی سیا بەشداری ئاهەکانی یادی کیمیابارانی هەڵەبجە مەکەن ئەگەر کرایەوە بڕۆن ئەو ڕۆژە لەسەر قەبرەکان لێ فاتیحان بۆ بخوێنن بڕۆن بۆ سەر گۆڕە بە کۆمەڵەکان مەڕۆن بۆ ئەوێ قسەتان بۆ بکرێ قسەی زل وتارتان بۆ بخوێنرێتەوە پێیان ئەڵێم توخوا یادی هەڵەبجە و شەهیدەکانمان بە هەڵپەرکێ و بە مۆسیقا و گۆرانی مەکەنەوە ئەگەر دە ملیۆنتان داناوە ئەو یادەی پێ بکەنەوە ئەمساڵ دوو ملیۆنی بدەن بە دوو بنەماڵەی شەهید بە دوان لەوانەی هەناسەیان بە زەحمەت ئەدرێت چارەسەری ئەوانەی پێ بکەن بە دوو کەمەندام ماڵێکی پێ دڵخۆشکەن بەرمیلێ نەوت بدەن بە ماڵێ تکا ئەەکەم لەوانەی لە دەرەوەی هەڵەبجەیەن لە شانزەی سیا خەڵکی هەڵەبجە بە بۆنی کە باب مەخەن ڕجاتان لێ یەکەم ئەڕۆن بۆ مەتعەمە ڕاقییەکان بۆنی کەبابیان، لەوانەیە نیوەی خەڵکی ئەم شارە بە بۆن بخا و تووشی نەخۆشی و دەردێکی تری کیمیابارانی کەبابباران بکرین بکرێین. ئێمەین قەرەباڵغیەکەین لە دەوری خەڵک وەڵی سا مزگەوتەی من چۆڵ بواە وتارم بۆ نەیە هەڵ ها دوو ڕیز لە بەردەم مابوایە دواوە چۆڵ وایە خوارە چۆڵ وایە بە کەلامی خوا وتارم بۆ نەیاو هەر لە خۆم حەپەسام ئەوە چۆن ئەم و ئەم ئەم مزگەوتە وای لاتووە بەس ئێوەن غیرەت ئەدەن بە من جوراتم ئەدەنێ شەحنم ئەکەن وام لەکەن وتارتان بۆ ئامادە بکەم کەواتە هەر میلەتە کاربەدەستانی ئەم هەر ئێمە گوڕ پێ ئەدا ئەوەی حەزی لەکەن بیڵێن و هیچیشمان بۆ نەکەن هەڵەبجە بەرەو ناحیە ڕواتەوە خەڵکی نا ئەگەر یاروانی بەغایج بۆ هەڵەبجە ناکەن ئەهینەکانی سلێمانی هەولێر بۆ بۆی ناکەن هەڵەبجە هەڵەبجەیەکان پێمانەڵێن شارەکەتان بۆنی کیمیاوی لێ چۆڵی کەن دوای بیست ڕۆژ لە کیمیاباران خەڵگاتوەتەوە لێرە لەو کاسە و کەوچکە ئاوی خواردووە چای خواردووە چێشتی خواردووە کە کەسوگارەکەی تیاچوە لە خانوەکە و والحەمدلی لا زۆرینەیش ماوە ئەنوا تۆهمەت دراوەتە پاڵ هەڵەبجە لەو سەری دنیا تا ئەم سەری دنیا خەڵکیان نردووە لە هەڵەبجە ئەنوا پەنیاوە گروپە تونندڕەوەکان ئەڵێن هەڵەبجە گروپی تونندڕەوی تیا دروست بووە لە کوێوە هاتن کامە هەڵەبجەی خۆی تەقاندەوە کامە هەڵەبجەیی بوو کەوا ڕۆشت لە شوێنێکا تەقینەوەیەکی کرد اختیالێکی کرد نا خەڵکی شوێنانی ترن نردنیان بۆ ئێرە بۆی بەن لە شکۆی هەڵەبجە بەڵام هەڵەبجە وەک شاخی هەورامان و سنووریە و باڵام بۆ ئەمێنێتەوە ئەوەی سەری لێبدا سەری ئەتەقێ و سەری ئەشکێ هەڵەبجە خەڵکی کۆنەپەرستی تایە یعنی خەڵکی دینداری تایە هەڵەبجە کوشتنی تیا هەیە ماوەیەکە لە شارەکانی تر لە ڕێگەی سایتە ئەتێرنێتیەکان و لە شوێنەکان هەندێکیشی پەنی خۆمانە ڕۆڵەکانی ئەم شارە ئەگەر زەلامێ مرد یا خۆی کوشت یا یەکێکی کوشت چارەکە سعاتێ نابا بانوا شێوە ڕسمەکانی بڵاوە پێکەن بە دنیا وەک لە دنیا هیچ ڕوونەدا ئەوەی ئێمە نەبێ حاکمێکی بەڕێز پێیوتم ئەو ڕۆژەی لە هەڵبجە پیاوێ خۆی خنکان لە سلێمانیا سێ کەس هەر ئەو ڕۆژە خۆی خنکاندووە بەس بیستان تەلەڤزیۆنێ باسی کرد ئەتەرنێت و فەیسبووکێ نووسی ئەی بۆ بێ ئەم خەڵکە هەم لە ناوە هەم لە دەرەوە وا بدرێ لە شکۆی ئەم شارە و ئەم شارە ئاوا زەلیل و زەدە بکرێ لەوانەیە بڵێ ئەوە نە ڕوودا و ڕویاوە سەبەبەکەی برسیتان کردین تینوتان کردین تەماوتان کردین نیوەشێتان کردین گەنجی ئەم وڵاتە نە مەعمەلی هەیە نە یاریگای هەیە نە پارکی هەیە نە مەرزی هەیە خۆی لە باوکی برسیتر باوکی لە خۆی ڕەنگزەرتر لە ناو سەد هەزار دانیشتوانی سنووری پارێزگای هەڵەبجە و زیاتر هەتا سەد و پەنجا هەزاریش ئەکرێ ڕووداوێکی نەخوازراو ڕووبدا. ئەکرێ کەسێ لێی تێکبچێ، تووشی نەخۆشی شیزۆفرینیا ببێ، ئینفیسامی شەخسییەت، کەسێتی خۆی لەدەست بدا، لە چرکەیەکا کارەساتێ دروست کا. بەڵام ئەوە ڕەوایە کەوا خەڵکانێک بێن ئەوەی حەز بکا خەڵکێکی بێتاوان، خەڵکێکی باوەڕدار تووشی فاحیشە ببێ، تووشی خراپە ببێ، خوا سزای سەختی دنیا و قیامەتی بۆ ئامادە کردووە. لەبەر ئەوە لە باتیەوەی خەڵک لەسەر هەڵەبجە ڕاپۆرت بڵاو بکاتەوە، با کۆمەکی هەڵەبجەییەکان بکا، با نەوت بنێرێ بۆ هەڵەبجەییەکان، با مووچە بنێرێ بۆ هەڵەبجەییەکان، با کارخانە بکاتەوە لە سنووری هەڵەبجەدا، با مەرزەکان بکاتەوە بۆ هەڵەبجەییەکان، با ڕێگە بدا هەڵەبجەییەکان هەناسە بدەن، ئازاد بن. خەڵکی نا مسلمانان هەموو یەکێک لە ئێمە تاکو تەنهاچێتە بەردەمی خوا ناشرەتی لەگەڵایە نە حیزبی لەگەڵایە نە حکوومەتی لەگەڵایە نە تەیارە و دەبابەی لەگەڵایە ڕوت و قوت و پێخاوس بە بێ تەرجومان خوا پرسیاری لێکا لە کوێو هێنا و لە چیا سەرفو کرد واللهی کەسێ دوو پشیلە لەبەردەستیا بێ دوو پشیلە دوو جوچکە حەقی خوایان تیا ئەنجام نەدا وەڵی بۆنی باش ناکە ئەی کەسێک میلەتێ لە گردنیا بێ شەڕە حیزب شەڕە پەڕۆ شەڕە باڵ دوایی دوو بەیانی و سێ بەیانی ئێوەش ئەڕۆن ئەڕۆنەوە بە سەر سنوقەکانی دەنگدان بەخوا چی بکەم کەباب و قۆزی خەڵکتان نەگەرەک بێ سوپاس بۆ ئەڵڵا گیان ئەوە ئەو بارانە خۆشەی نارد ئەوە ئەو هاوینەیشی کرد بەیانی و دوو بەیانی تر ئەوە کنگرە و گێلاخەیە و ڕستقەیە و غژەیە و ئەنواع و ئەشکال شت پێ ئەگا سێ مانگ ژنی کورد و کوڕی کورد و مناڵی کورد مەشغوڵی ئەو بازاڕە ئەبێ بە ئیزنی خوا ئەوە مژدەیەک بوو ئینشاءاللە خوا لەوانی تریش لە نەهامەتیەکانی تریش لە داریەکانی تریش ڕزگارمانەکە بە مەرجێ بڕیار بەین ڕاستکەین لەگەڵ خوا بەمەرجێ بگەڕینەوە بۆ لای خوا من يتق الله يجعل له مخرجا ئەوەی شەرم لە خوا بکە ئەوەی خوای خۆش گەرەک بێ ئەوەی ڕێز لە خوا بگرێ ئەوەی بڕیاری خوا جێبەجێ بکە خوا دەروی لێکاتەوە لە تەنگانە ئەوە یەک ویرزقه ڕۆزی بۆ ئەنێرێ من حیث لا یحتسب لەو شوێنەوە بە خەیاڵیان نەهاتبێ لەو شوێنەوە بە خەیاڵیان ناتبێ خوا لێوە بۆ تەنێرێ بە مەرجێ ئیتەقی الله شەرم لە خوا بکە لە ڕوو وەلی مەبە لە پشت جەردە مەبە دەر و ناوت باوەک یەک بێ خەڵک دیار بێ و دیار نەبێ ڕۆژ بێ و شەو بێ ئاگات لەوە بێکەوە خوایە چۆن ئەو ڕەحمەتەو بۆ باراندین وڵاتی ئاوەدان کردینەوە خوایە دەرمانە بنێرە دڵەکانیشمان ئاوەدان کەرەوە خوایە وڵاتمان پڕ لە خێر و خۆشیکە خوای ئیسلاحی بینمان بکە خوایە بۆ خاتری ناوە پیرۆزەکانت نەخۆشەکانمان شیفا بدە خوای نەخۆشەکان شیفا بدە خوای نەخۆشەکان شیفا بدە خوای هەر کەس کێشەیەکی چارەسەری کێشەکەی بکە خوای ئەوەی قەرزار و نەدارە بە هانا و هاواریەوە بچۆ خوای لە مردوەکانمان خۆش بە